بەرنمەی نۆژین لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگرتوودا ڕۆژانە بەرنامی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دووتێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێت ئەم بەرنامەیە لە مەدۆ پێشکەش کردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بەناوی خۆی بەخشندەی مهرەبان سڵاتە نەبێ بیسەرانی بەڕێز و خۆشەوی زەڵحی کنێ بەنامی نۆژینتان پێشکەش دەکەم هاوکاری کاکتارق لەگەڵتانە بم ئێوە شاوڕێمان بن. ئەگەر ئەتەوێ بزانی کە چۆن داهاتوت دروست بکەی یەکەمین شتێک کە پێویستە لەسەرت ئەنجامی بدەی دەرک کردنە پەی بردن بە توانا بێ سنوورەکانی خۆت لە پاشان قبوڵ کردنی خودی خۆت با خەڵکیش بە گشتی گاڵتەت پێ بکەن زۆر بە باشی ئەم پەیڤەت لە بیر بێ و هەمیشە بە خۆت بڵێ تۆ باشترین و بەڕێزترین بە دی هێنراوی خودای وەک پەندە ئینگلیزیەکە ئەڵێ ئەو گورزەی کە نەم کوژێت بە هێز مەکە هیچ کەسێک لە جیهاندا ناتوانێ بە بێ مۆڵەتی خۆت کاریگەریت لە سەر دابنێ هیچ کەسێکیش نیە بتوانێ بە بێ مۆڵەتی خۆت وات لێ بکا هەست بە شتێکی دیاریکراو بکەی هەر کارەکتەرێکی دەرەکی بگری بە مۆڵەتی خۆت دەتوانێ کارت لێ بکا تۆ بیری لیەکەیتەوە و وای لێ دەکەیت کە کارت لێ بکا تۆی هەستەکانتی لەسەر چڕەکەیتەوە کاردانەوەکانتی لەسەر دانیت و بە تەواوی خۆت لە جیهانی دەرەوە دابڕی دڵنیایت لەوەی ئەو کەسانەی کە گاڵتەیان پێ دەکردی لە داهاتوودا دێن لە دواتەوە ڕادەوەستن و داوات لێ ئەکەن کە پێویستیەکانیان بۆ جێ بەجێ بکەی ئەمە ئەو یاسایەیە کە لە گەردووندا کار دەکا بۆ هەر کەسێک خاوەنی توانا و ئامانج بێ و کار بۆ بەدەست هێنانی ئامانجەکانی خۆی بکا. قوتابیەک هەبووە لە زانکۆی بین خوێندویەتی ناوی ڕۆجەر بانستەر بووە، پاڵەوانی ئۆڵۆمپیاد بووە لە سەد مەتری و دوو سەد مەتری و سێ سەد مەتریدا. لە سەردەمی قوتابێتیدا بە هاوڕێکانی وتووە، دەزانن مرۆڤ دەتوانێ درێژی یەک میل بە چوار خولەک ببڕێ. لە دوای ئەم قسەیە هاوڕێکانی سەیری یەکترەکەن و گاڵتەی پێکەن، لە وەڵامدا دەڵێن، لەشی مرۆڤ توانای ڕاکردنی نییە بە درێژای یەک میل لە چوار خولەکدا. ئەقڵ بڕوا بەوە ناکا. بەڵام ڕۆجەر کاتی خۆی بە وەڵامدانەوی ئەوانەوە بە خەرج نەدا و پرسیارەکەی دەکات و دەڕوا. پرسیارەکەی بۆ ئەوانە بەجێ هێڵا کە نەبزوا بوون، شکستیشی بۆ شکستخواردووەکان بەجێ هێشت، بەڵام خۆی جووڵا و ڕۆیشت، دواجار توانی یەک میل بە چوار خولەک ببڕێ، وتیان دووبارەی بکەرەوە، دووبارەی کردەوە، وتیان جارێکی تریش دووبارەی بکەرەوە، دیسانەوە دووبارەی کردەوە، بەو جۆرە تاوەکو چواردە جار ڕای کردەوە، بەهۆی تواناکانییەوە بیروباوەڕەکانی تێکشکاند، لە هەمان ساڵدا شانزە کەسی تر ئەو دەورەیان بە چوار خولەک بڕی. لەمڕۆدا سی و دوو هەزار قوتابی یان زیاتر لەو یاریەدا سەرکەوتوون، هۆی ئەو سەرکەوتنە بە لێشاوەش ئەوەیە کە لە پێشدا تەنها کەسێک بڕیاری داوە، خودی خۆی قبوڵ کردووە، هێزە بێ سنوورەکانی خۆی خستووەتە بواری کارکردنەوە، ئاخر ئەگەر ئەو قوتابیە گوێی بۆ قسەی خەڵکی بگرتایە کە دەیانوت ناتوانی ئەو کارە بکەی ئەوا هەرگیز نەیەتوانی درێژی یەک میل بە چوار خولەک ببڕێ. کەوایە پێویستە خۆت و تواناکانت بناسی، گوێ بۆ هیچ کەسێک نەگری کە پێچەوانەی ئەوەت پێ بڵێ، چونکە تۆ لەوە گەورەتر و بەهێزتر و دوورتریت کە خۆت بیری لێکەیتەوە بۆیە دەبێت سەرنجت لەسەر توانا لە بن نەهاتووەکان چڕ بکەیتەوە پاشان پشت بە خوای گەورە ببەستی و دڵنیا بە لەوەی کە خوای گەورە پاداشتی ئەو کەسانە ون ناکا کە کاری باش دەکەن کەواتە یەکەم هەنگاو بریتیە لە دەرک کردن ئینجا خۆ قبوڵ کردن و پاشان بڕیاردان و ئێستا دەتوانی کەمیشە بڵێی کە بڕیارم داوە تواناکانم بدۆزمەوە بڕیارم داوە ئەو توانایانە بەکاربهێنم بڕیارم داوە بە شێوازی تایبەتی خۆم جێپەنجەم بەسەر ئەم دنیایەوە جێبهێڵم نەک بەو شێوەیەی کە بەسەرمدا سەپێنراوە بەو جۆرە بڕیارە دەم کە خۆم دەمەوێ بە شێوازی خۆم و منیش کاتێک کە، دکتۆر ئیبراهیم فەقێ، دەگێڕێتەوە دەڵێ کە کاتێک مناڵ بووم زۆر جار پیانەوتم تۆ سەرکەوتوو نابی، هەرگیز پیان نەوتم تۆ دەبیتە پاڵەوانێکی جیهانی یان بەڕێوەبەرێکی سەرکەوتوو یاخود یەکێک لە گرنگترین وانەبێژەکان لە جیهاندا یان پیان ناوتم دەبیتە نووسەرێکی باش چونکە هەموو ئەو شتانە لەناو زانیاری پەنهانی خوادا بوون هەر خودا خۆیشی نیگا دەبەخشێ بەڵام لە ناخدا لە ناخی خۆمدا گوێم لە دەنگێک بوو پێمیەوت تۆ دەبیتە بەڕێوبەرێکی سەرکەوتوو یان لەوانەیە ببیتە پاڵەوانی تۆپی پاڵەوانی جیهانی تۆپی سەر مێز ئەمە لە کاتێکدا کە خەڵک گاڵتەیان پێکردم سەرباری ئەوەش ئیلهامێکی خودایی لە ناخمدا مژدەی سەرکەوتنی پێدام ئەو ئیلهامە بۆ کارکردنت هانت دەدا تەنانەت وات لێدەکا هەموو ئەندامەکانت بجوڵێن مرۆڤ لە شەڕێگەی سەرکەوتندا یەکەم جار خەون دەبینێ دوجار بیرەکاتەوە ئەوش دەبێت ئەندێشە تاکو وای لێ دێ ئەگەری جێبەجێبوونی دروست دەبێ لە پاشاندا دێخاتە خانەی کارکردنەوە ئیدی دەبێتە ڕاستێکی بەرجەستە هەرێکە لە ئافراندنە مەزنەکان ڕۆژێک لە ڕۆژان خەون بوون و دواتر بیریان لێکراوەتەوە تاوکو لە ناوناخی داهێنەرەکەیاندا بوونەتە ڕاستێکی ناوەکی کاتێک کە داهێنەر وەک حەقیقەتێکی ناوەکی پێی ئاشنا بووە، وێنەیەکی هاتووەتە بەرچاو و ئیدی بیری لێکردووەتەوە و وێنەکەی گەورە کردووە تاوەکو خستوویەتە بواری جێبەجێکردنەوە، دواجار بووەتە ڕاستێکی بەرجەستە وەک دروست وەک ئەو سێ برایەی کە فڕۆکەیان داهێنا، یان وەک ئەو کەسانەی کە ڕۆکێتە جۆراوجۆرەکانیان دۆزیوەتەوە، هەروەها هەموو ئامێرە ئەلکترۆنییەکان و هەموو داهێنانەکان لە دنیای ئەمڕۆدا بەو مۆبایلیشەوە کە ئێستا بەڕێزت بەکاریهێنی ئەڵێن بلەن پیاوێک بووە لە کۆمپانیایەکی دڵنیایی فەڕەنسا کاری کردووە ئەو پیاوە داهێنەری پاندان واتە قەڵەم جافە ئەم پیاوە خاوەنی گران بەهاترین جۆرەکانی پیەنووس بوو کڕیارێکیشی لەگەڵدا بوو لە هەمان کادا ڕکابەرێکی تریشی هەبوو کە یویست هەمان ئەو شتەی کە هەی بوو بەو کڕیارە بفرۆشێ بلن لەگەڵ کڕیارەکەیدا دانیشێ کاتێک بە قەڵەمی سۆفت دەستیان کردووە بە نووسینی گرێبەستەکەیان مرەکەبی لێ چۆڕێتە خوارەوە و هەموو پەڕەی بەڵێننامەکەیان خراپ ببێ بلن داوای لێبوردن لە دەکات و دەڕوات و پەڕەیەکی تازە بهێنێ کە گەڕێتەوە سێرەکە کڕیارەکە لەو ناوەدا نەماوە حتمەن کە کڕیارەکە تووڕە بۆ ڕۆشتووە بۆ لای ڕکابەرەکانی تر بلن لەم ڕووداوە سەری سوڕەمێنە و دەسەکە بابیر لێکردنەوە بیر لەوە کاتەوە کە چۆن ئەو شتە ڕووی دا. پاشان بە ئەندێشەیدا دێ کە دەبێ پێنووسێک دروست بکا مرەکەبەکەی لە ناوخۆیدا بێت و نەتکێ، بۆ ئەوەی جارێکی تر ڕووداوی وای لێ نەقەومێ. بەردەوام بیرەکاتەوە هەوڵەدا تاوەکو ئەتوانێ پێنووسی وشک واتە پاندان دروست بکا. پێنووسەکەی ناونا مۆن بلن، وشەی مۆن بە زمانی فەڕەنسی واتە تایبەت بە من یان موڵکی من. یان من ئەم داهێنانەم هێناوەتە کایەوە بەوەش مۆن بلن بوو بە بەناوبانگترین و گران بەهاترین پێنووس لە جیهاندا ئەگەر ئەو بەڵێن نامەی لەگەڵ کڕیارەکەدا پڕ بکردایەتەوە و بەرەکەبەکە نەتکایە ئەو ڕووداوە ڕووی نەدایە هەرگیز بلن بیری لە داهێنانی پێنووسی وشک نەدەکردەوە کەواتە یەکەم شت پەی بردنە بە توانا لە بن نەهاتووەکانت، ئەنجا قەبووڵ کردنی خۆت، لە پاش ئەوە بڕیار بدەی بەوەی کە تواناکانت بە گەڕ بخەی و دەیانخەیتە بواری کارکردنەوە، ئەگەر ئەتەوێ فێری زمانێک ببی هەر ئێستا تەلەفۆنەکەت هەڵبگرە و پەیوەندی بکە بە دامەزراوەیەکی تایبەت بە فێرکردنی زمانەوە، ئەنجا خۆت سەردان بکە و پرسیاریان لێ بکە و قسەیان لەگەڵ بکە، یەکەم وانە تاقی بکەرەوە، دەست پێ بکە و هەر ئێستا فەرهەنگێکی تایبەت ئامادە بکە، ڕۆژانە هەندێ وشە لەبەر بکە، تەلەفزیۆن بکەرەوە و سەیری ئەو بەرنامانە بکە کە بەو زمانە پێشکەش دەکرێن دکتۆر زەکی عوسمان لەگەڵ ئەوەدا کە پەککەوتە و ئیفلیج و نابینا بووە توانی لە ڕێی رادیۆوە خۆی فێری زمانی ئینگلیزی بکە و بەڕێزان پاشتر لە دوا بەشی بەرنمەی نۆژیندا دووبارە سڵاوتان لێبێ بەڕێزان لە بەرنامەی نۆژین لەگەڵتانین. ڕۆژی وا هەیە بە ساڵێک بەسەر مرۆڤدا گوزەرەکە و ڕۆژی واش هەیە بە ئەندازەی کاتژمێرێک بەسەرتدا گوزەرت دەکا هەردووکیان هەر ڕۆژێکە و لە بیست و چوار کاتژمێر پێکهاتووە، بەڵام ئەوە هەستەکانمانن کە تێیاندا جیاوازە. ئەگەر ئەتەوێ ژیانت بەختەوەر و ئاسوودە بێ و ڕۆژگارەکانی ژیان بە ئاسانی بەسەرتدا گوزەر بکەن، هەوڵ بدە لە هەموو کاروبارەکان چێژ وەربگریت تەنانەت ئەگەر قورس و سەختیش بێ. وتراوە، ڕەوشتووە کاری جوان زۆرێک لە خراپە و کەموکوڕییەکانت داپۆشێ، هەروەکو چۆن ڕەوشتی ناشرین و خراپ زۆرێک لە چاکەکانت داپۆشێ. وشەی مەحەڵ لە فەرهەنگی ژیانتدا بسڕەوە ئەگەر ویستت خەون ببینی با خەونەکانت گەورە بن ئامانجت لە ژیان هەبێ شتێکی گەورەیەکە لە دەرەوە نەبێ بەڵکو لە ناخی خۆت دابی دۆزەرەوە کاتێک کارێکی سەرکەوت و دەبینی دڵنیابە کە کەسێک هەیە هەنگاوێکی ئازایانی هاویشتووە ڕێگا بەرەو سەرکەوتن ڕێگایەکی دەژوارە بۆ ئەوەی سەر بکەوی پێویستە زیاد لە پێویست بت هەوڵ بدەی پێوەری ڕاستەقینەی سەرکەوتنەوەیە کە دەیکەیت بە بەراورد بەوەی کە دەتوانیت بیکەیت رزیقات، مەڵبەندی ناوچەی ئەرمنتی سەر بە پارێزگای قەنای وڵاتی میسر، مناڵێکی ناسایی لە دایک بوو. باوکی ئەم مناڵە مرۆڤێکی سادەی خواناس بوو. چوار کوڕ و سێ کچی تریشی هەبوو، کە تەمەنی ئەم مناڵە گەیشتە دوو ساڵ و نیو، تووشی تایەکی زۆر سەخت هاو لە ئەنجامدا تووشی ئیفلیجی و نابینایی هات. هەموو هەوڵ و تەقەلای خێزانەکەی بووە گەڕان بە دوای چارەسەری مناڵەکەیان، ژیانیان بووە سەردانیکردنی پزیشکەکان و بەس، هەموو نۆشدارەکان لەو بڕوایەدا بوون کە نەخۆشی ئەو مناڵە هیچ چارەسەرێکی نییە، خانەوادەکەی بەو قسەی پزیشکەکان زۆر دڵتەنگ بوون، بەڵام ئومێدبڕاو نەبووبوون، بەڵکو ڕاو بۆچوونیان بووبوو بە دوو بەشەوە، هەندێکیان ئەیانوت با فڕێی بدەینە ناو ئاشەوە و ڕزگارمان بێ لە دەستی. بەڵام دایک و باوکی وەک هەموو دایک و باوکەکانی دنیا ئەو بیرۆکەیان ڕەتکردەوە، بیریان لەوە کردەوە کە بیخەنە بەر خوێندن، لە دوای ساڵێک لەو ڕووداوە، بارودۆخی کارکردنی باوکەکە گۆڕا و لە ئەنجامدا خێزانەکە چوونە شاری قاهیرە و لەوێ نیشتەجێ بوون، لە ناوچەی، منشیە صدر گیرسانەوە، قورئانخوێنێکی خزمی خۆیان هەبوو، داوایان لێکرد مناڵەکەیان فێری قورئانخوێندن بکا و بەو جۆرە مناڵەکە هەموو قورئانی لەبەر کرد و لە گەورەیی و واتاکانی بە باشی تێگەیشت. بە هەموو جۆرێک پەیوەندی بە ناوچەی سەیدەوە بچڕا، بەڵام پەیوەندی بە خزمەکانییەوە هەبوو. ماوەی شانزە ساڵ ئەو مناڵە لە ماڵی باوکیدا وەکوو دیل وابوو، نەچووە هیچ قوتابخانە و فێرگەیەک، لەو ماوە دوور و درێژەدا تەنها دەوری قورئانیی کردەوە. ئامێری ڕادیۆ تەنها هاوەڵی بوو، هەر لە ڕادیۆ، ڕۆشنبیری و ڕامیاری و ئابووری و پەروەردە فێر بوو، بەڵام سەبارەت بە خەونەکانی، جا ئایا ئەو خەونی هەبوو؟ کەسێکی نابینا و ئیفلی چاوەڕوان دەکەی چ جۆرە خەونێکی هەبێ لە ڕێی ڕادیۆوە گوێی لە زنجیرە درامای ڕۆژگارەکانە گرت ئاوەتە خواز بوو وەکو دکتۆر تا حوسێن بێ ڕۆمانی ڕەگەکانی دکتۆر تاهای دەخوێندەوە بەڵام چاوساغێک بووی دەخوێندەوە و ئەمیش بە هەموو هەست و سۆزیەوە گوێی دەگرت یەکێکی تر لە خەونەکانی ئەوە بوو ببێتە وتاربێژ و ئامۆژگاری خەڵکی بکات، هەر لە ڕێی ڕادیۆوە زۆر بە باشی خۆی فێری زمانی ئینگلیزی کرد، گوێی لە بەرنامە ئەوروپییەکان دەگرت و خەونێکی تریشی ئەوە بوو کە لەناو خەڵکدا پلە و پایەکی هەبێ. لە تەمەنی پێنج ساڵیدا لە حەوشەی ماڵی خۆیان دانیشت و بە دەنگی بەرز قورئانی ئەخوێند، هەروەها وتاری ئەدا وەک ئەوەی وتار بۆ کۆمەڵێک خەڵک بدا. ڕۆژانە ئەم کارەی دووبارە ئەکردەوە و خۆی ئەکردە ئیمام و وتاربێژ و خەڵکیش لە دەوری کۆبوونەوە. هەندێکیان حەزیان لە دەنگی بوو، سەرسام بوون بە توانا و کەسایەتی، هەندێکی تریش وایان ئەزانی کە عەقڵی لەدەست داوە، بەڵام ئەو خۆشحاڵی خۆی لە قورئان خوێندن و ئاڕاستەکردنی خەڵکی بۆ بڕواهێنان بە خودا ئەبینیەوە. لە تەمەنی شانزە ساڵیدا نرایە بەر خوێندن و ڕاستەوخۆ خرایە پۆلی یەکەمی ناوەندی لە پەیمانگەی عوسمان ماهیر و چاوپۆشیان لە خوێندنی سەرەتایی لێکرد چونکە قورئانی لەبەر بوو و گەمیشە هەندێک کەس و لەو هەنگاوە ناڕازی بوون و داوایان لە دایک و باوکی کرد کە مناڵەکەیان بنێرنە مەڵبەندی ڕاهێنانی پیشەیی نابینایان تاوەکو فێری بەرماڵ چنین بێ ئەو پیشەیە ببێتە کۆتایی خەونەکانی هەندێکی تریش دەیانوت باوک هەمیشە لە ماڵەوە بمێنێتەوە تەنانەت هەندێکی تر ئاواتەخواز بوون بمرێت چونکە وایان دەزانی کە هیچ سوودێکی لە ژیاندا بۆ ئەو مرۆڤە لە ژیاندا نییە بەڵام خۆی پێداگر بوو لەسەر خوێندن و باوکیشی یارمەتی دا، ئەو گەنجە سەرکەوتنی گەورەی بەدەست هێنا و دواتر پەیوەندی کرد بە پەیمانگەی ناوەندی دوا ناوەندی قاهیرەوە و ماوەی چوار ساڵ لەوێ مایەوە کە دەچووە قوتابخانە یان دەیان کردە کۆڵ یان بە زەوی داسکە خشەی دەکرد تاوەکو دەگەشتە قوتابخانە ئیتر هاوین بوایە یان زستان بۆ ئەو جیاوازی نەبوو بەڵام ئەگەر زستان بوایە بۆ ئەو زۆر ناڕەحەت بوو چونکە ناچار بوو بەسەر قوڕ و ئاوی باراندا سنگە خشێ بکات تا دەگەشتە قوتابخانە. ئەو گەنجە تێکۆشەرە هەرگیز دوو هەڵوێستی لەبیر ناچێ لە ژیانی خۆیدا و دەڵێ، ڕۆژێکی قوڕاوی زستان کابرایەک لەسەر زەوی بەرزی ئەکاتەوەو دەیخاتە ناو پاسێکەوەو داوا لە شۆفێرەکە کا بایەخی پێ بدا، هەڵوێستەکەی تریشیان ئەوەیە کە هەرگیز لەبیری ناچێ قوتابی دواناوەندییە بێ ڕۆژێک لە قوتابخانە دێتە دەرەوە هاوڕێکانی لە دەوروبەریە بەنافرەتێک دێو پێشنیارەکا هاوکاری بکاو تەکسیەکی بۆ دەگرێت و دەیگەینێتەوە بۆ ماڵەوە ڕۆژی دواتر هەمان ئافرەت چاوەڕوانی دەکا و ئامادەیی دەردەبڕێ بۆ یارمەتیدانی، یان بۆ جێبەجێکردنی هەر کارێک کە ئەو داوای بکا. پێشنیاری بۆ ئەکا کە فێری خوێندنەوەی بکا لەسەر شێوازی بریل یاخود هەرچییەکی بوێت ئەو بۆی بخوێنێتەوە، بەڵام ئەم خۆی لێ ئەدزێتەوە، چونکە نایەوێت ببێتە بارقورسی بەسەر هیچ مرۆڤێکەوە. ئەڵێن جارێکیان لە خوێندنی دوا ناوەندی هەواڵیان دایە کە گوایە کەوتووە، ئەم هەواڵە خورپەیەکی گەورەی بووە بۆ ئەو، کەچی ئەو بە زەردەخەنەوە پێشوازی لێکا، ئەوەی کە مایەی خۆشحاڵی بووە ئەوە بووە کە لە ڕاستیدا ئەو دەرچووە و ویستویانە تاقی بکەنەوە. لە پاش دەرچوونی ئەم گەنجە لە قۆناغی دواناوەندی ویستی پەیوەندی بکە بە کۆلێژی زمانەکان و وەگێڕانەوە بەڵام دواتر ڕای هاتە سەرەوەی کە بچێتە کۆلێژی ئوسوڵی دین لەو کۆلێژە دوو بڕوانامەی لیسانس وەردەگرێ و بیری لێکاتەوە، لێسانسی سەبارەت بە بانگەواز و ڕۆشنبیری ئیسلامی لە ساڵی 1970 هەروەها بڕوانامەیەکی تر لە تەفسیر لە ساڵی 1970 لە وەزارەتی ئەوقاف بۆ ماوەی حوت ساڵ لە ساڵی 1970 بۆ 1970 کرایە فەرمانبەر بەڵام بەو هەموو دەستکەوتە جگە لەوانە لە ڕادیۆدا بێتە قسەکەرێکی زۆر باش، لە وەزیفەشدا پلە بە پلە بەرزەبێتەوە تاوەکو ئەگاتە سەرۆکی بەشی ڕۆشنبیری ئیسلامی لە زانکۆ و هەروەها خاوەنی بیست و چوار کتێبە لە بوارەکانی بانگەواز و تەفسیر و ڕۆشنبیری و کۆمەڵایەتی. ئەو زانایە واتە دکتۆر زەکی عوسمان ئەو پیاوە ئیفلیج و نابینایی کە توانی هەموو قورئان لەبەر بکا لە کاتێکدا لە ماڵەوە وەک دیل وابوو دواتریش دوو بەکالۆریۆس و ماستەرێک و دکتۆرایەک بەدەسەهێنێ. دکتۆر زەکی هیچ گوێ نادا بە هەوڵی هەندێک کە لەو کەسانەی کە هەوڵیانەدا لە خوێندنی باڵا شکستی پێ بهێنن بەڵکو زیاتر بەهێزی بە و گوێی بەوە نادا کە هەندێک کەس گاڵتەیان پێ کرد نەچووە ژێر کاریگەری هیچ شتێکی نێگەتیڤەوە لە دەوروبەری بەڵکو هەموو ئەو شتانەی کردە توانا و ئەزموون دکتۆر زەکی خێزانیشی پێکەوە نا لە ژیانی هاوسەرایەتیشیدا سەرکەوتوو بوو چونکە هاوسەرەکەی ئافرەتێکی پێ تێگەیشتوو بوو لە ژیان و دەستکەوتەکانیدا هاوکاریە کرد کەواتە هەر ئێستا لە دوو دڵی دوور بکەوەرەوە دەست بە ژیان بکە ئەگەر زیندوی ژیانت تازە بکەرەوە ئەگەر دڵتەنگیت ڕووبکەرە خوددا خوددا لەگەڵت دەبێ بە پشت ئەستۆری و پێداگری و هێزەوە بەردەوام بە. لە ژیان. بەڕێزان ئەڵقەی ئەمڕۆی بەرنامەی نۆژین بە پایان گەیشت سپاسی ئاڵۆدیتان دەکەم سپاس بۆ کاک تاریق لە ژووری کۆنترۆڵ تا بەرنمەیەکی نوێخواتان لەگەڵ